لەبەرۆی کە پەژارە جوانی تایبەت بە خۆی هەیە تۆ تا ئێستا نەتڕوانیوە بۆی تۆ بەو ئەندازەی لە پەژارەدا نغرۆ ئەبیت کە بە جوانی ساتەکانی پەژارەوە نازانیت ئەگەر یەک جار برد بیتەوە بەوە دەزانی کە تا ئێسای چ ڕێزێکی بە نرخت لە دەست داوە کاتێک کە مرۆڤ خۆشحاڵە هیچ کادەوەندی کاتێک کە غەمبارە قوڵ نییە پەژارە قوڵایی هەیە لە کاتێکدا کە خۆشی و شادی وانە بڕۆ مرۆڤە بە ڕواڵەت خۆشحاڵانە ببینە هەردەم بزە لەسەر لێویانە و هەمیشە لە خۆشیدا خەریکە باڵ دەردەهێنن. لەوە دەگەی کە ئەوان هەردەم لە خۆشیکی یاستی و کەمهاوێندان. ئەوان هیچ قوڵایەکیان نییە، خۆشی و شادی وەکو شەپۆلی دەریا وایە کە بەسەر ئاوەکەدا ئەڕوات، لە کاتێکدا کە پەژارە قوڵایی هەیە وەک زەریاکان. بڕۆ ناو ئەم قوڵاییەوە، بڕوانە بۆی، خۆشی، قەرەباڵخ و پڕ ژاوەژاوە، بەڵام پەژارە بێدەنگییەکی تایبەتی هەیە. خۆشی وەک ڕۆژە، تیشک دێت و ئەڕوات، بەڵام تاریکییە مێنێتەوە، تاریکی هەتا هەتاییە، ڕووناکیان دێجا ڕوو دەدات، بەڵام تاریکی هەردەم هەیە، ئەگەر هەنگاو بهێاوینە ناو هەرێمی پەژارەوە ئەم شتانە هەست پێ ئەکەین، لەپڕ لەوە دەگەی کە پەژارە وەک شتێک وایە کە تۆ بە چاو دەیبینی و بۆی دەڕوانی و لە ناکاودا هەست بە خۆشی و شادی ئەکەیت چ پەژارەیەکی جوانە. خەڵاتی تاریکی وەکو گوڵێکی ڕواو لە قوڵایی بێ کۆتاییە، وەکو دەریایەکی بێ بن بێ ورچە و پڕ لە بێدەنگیەکی مۆسیقامێزە لەوێدا هیچ دەنگە دەنگێک نییە هیچ ئازاردەرێک بوونی نییە مرۆڤەتوانێت بڕوانێتە قوڵایی بێ بنەکەیەوە و پاشان بە سەڕێژی لە خۆشی و لێبێتە دەرەوە هەروەکو پشوێکی وزە بەخش بەڵام ئەمە بەسراو بە تێڕوانینی مرۆڤەوە تۆ کاتی کە خەم داد دەگرێ وا دەزانی ڕووداوێکی خراپ ڕوویداوە کە لە ڕاستیدا مە شتێک نێت جگە لە بۆچوونی شخصی خۆت ئەو دەمە هەوڵ دەدەیت کە لە دەستی هەڵبێت هیچ کاتێ لەگەڵیدا خەڵوەت ناکەیت بەڵکو هەوڵ دەدەیت کە بۆ بینینی کەسێک بڕۆیت بڕۆی بۆ میوانی بڕی بۆ چێشخانە سەیری تەلەڤزیۆن بکەیت و ڕۆژنامە بخوێنیتەوە کارەکە بتانی لە ڕگی ئەوە پەژوارەکە لەبیر خۆت ببیتەوە بەڵامەم تێڕوانینە هەڵەیە بەتوان وتووەکە پەژوارە چەپەڵە لە کاتێکدا کە هیچ چاپالێکی تێدانە پەژارێکێکە لە جەمسەرەکانی ژیان خۆشی جەمسەرکێتی و پەژارە ژەوی تریان چێژ وەرگرتن جەمسەرێکە و جەمسەریش جەمسەرێکێتی ژیان لاردۆم جەمسەرانە پێگاتوە ئەو ژیانی کە تەنها چێژ وەرگرتنی تێدا بێت خوان پانتەیەکی تەنک و کەم واستە بەڵام قۆڵایی نییە ژیانی پڕ لە پەژارش تەنها قوڵایی هەیە بەڵام بەربڵاو نییە لە کاتێکدا کە ژیان پێکاتوە لەم دوانە واتە خەم و خۆشی چەند پاڵوە و ئەوکات لە هەردوو ڕەهندی یاستی و قوڵاییدا بەربڵاوە بڕوانە قاپور هی کەلی بوزە یا هەندێک کات بڕوانە چاوەکیانی من هەردوو دۆخەکە بەدیەکەیت دۆخی ئارامی خۆشی و لە هەمە کاتدا پەژارە تۆ خۆشیەک ئەبینی کە پەژارەشی لای مزگرتووە لەبەرەوەی کە پەژەر قوڵای پێ بەخشێت وژێ غەمگینیان غەمبار لێکدانەوەیکی هەڵا لە مشکدا دروست دەکات وا دیارە شتێکی خراپ ڕوویدابێت بەڵام ئەمە هیچ نییە جگە لە بۆچوونی شخصی مرۆڤی خۆی بە بۆچوونی من ژیان بە شێوەیەکی گشتی خۆش و چاکە کاتێک کە پێی بە گشتایەتی خۆت ببی لە ژیاندا ئەو کاتێ دەتوانێت جژن بگێڕی بە پێچەوانەوە نەخێر جژنگەران هیچ مردێکی تایبەتی نیە بۆ نمونە ئەگەر خۆشحاڵ بم جەژن ئەگێڕم یان ئەگەر پەژارێکم هەبوو جەژن ناگێڕم جەژن گێڕان دەبێت بێمەڕج بێت من جەژنی ژیان ئەگێڕم با لەگەڵ خۆشی داخەم و پەژارە بهێنێت گرنگ نییە من هەر جەژن ئەگێڕم ئەگەر خۆشی هێنێت باشتر جەژنەکەی ئەگێڕم جەژن گێڕان لە ڕاستی دەتێڕوانی منە سەبارەت بە ژیان بەبێ گوێداناوەی کە ژیان چ دیارێک لەگەڵ خۆی ئەهێنێت ئەو کێشەیە کە لێرەدا دروست دەبێت چۆنێتی بەکاربرنی وشەی جەژنە ئەو لێکدانەوەیە کە وشێ لە مێشکێمەدا دروستیەکات هەر کاتێک کە دەڵین جەژنی تۆ، یەکسەر وا بیرەکەینەوە کە مرۆڤەر دەبێ خۆشحاڵ بێت، بە دڵنیاییەوە، دەڵێن مرۆڤ چۆن دەتوانێت جەژن بگێڕێت لە کاتێکدا کە پەژارەی دایگرتبێت؟ من ناڵێم کە حەتمەن دەبێ خۆشحاڵ بن، ئەوسا جەژن بگێڕن، جەژنگێڕان واتە سوپاسکردن لەمەڕەوەی کە هەر شتێک کە خوداوەند بە تۆی بەخشیوە، جەژنگێڕان واتە حەقناسین، واتە سوپاسکردن، من ئەمەم چەندەها جار وتوە و هەر دەیڵێمەوە. ڕۆژێکیان زانایەکی سۆفی زۆرەژار برسی لە هەموو شوێنێک و دوور و ماندنەوە گەشتەی، شەو گەشتە گوندێک لە بەڵام لە بەڕوی کە خەڵکی گوندەکە مرۆڤانێکی زۆر خۆپەرست بوون نیان گرتە خۆیان و پەنەیان نەدا ئەو شەوە زۆر سارد بوو ئەو بەرسی و ماندوو بوو بەرگی تەواوی پێویستی لەبەردا نەبوو بۆیە لە سەرمانا لەرزی ئەو لە دەرەوەی لادیەکە و دانیشت و قوتابی واڵەکانی بەڕویەکی گرژ و خەمبارەوە خەمەوە کەوتنانە توڕەش لەوێدا دانیشتبوون تۆ هەردەم پێم دەبەخشی ئەوەی کەی بیستوومە. سۆفیە کەوتی، کتومت مەبەستم هەرەمەیە. دووبارە یەکەمەوە، خوداوەند هەرچییەکم پێویست بێت پێمەبەخشێت. من ئەمشەو پێویستم باژارییە، پێویستە گەرم بکەن. ئەو شەو پێویستمە کە برسیم بێ، لە مەترسیدا بم. ئەگەر وا نەبوایە خوداوەند ئەم شەو و ئەم شتانەی بە من نەدەدا. بە دڵنیایی پێداویستییەگەیە. منی موحتاج دەبێ سوپاسگوزار بم. ئەو هەمیشە ئاگای لە پێداویستییەکانی منە. ئەو بێ وێنەیە. ئەمە هەر ئەو بیروباوەڕەیە کە من باسم لێوە کرد. بارودۆخێک کە هیچ پەیوەندی بە بارودۆخی ئێستاوە نیە جژنی هەموو ڕووداوێک بگێڕن ئەگەر خەمباریەوە جژنی و خەمە بگێڕە جارێک هەوڵ بدە و دەبینی کە تۆ دەتوانی خەمباری دەی سەما بکە لەبەرەوەی کە پەژارە زۆر جوانە هەروەکو گوڵێکی چڕۆکرد و لە ناخدا دەپشپێ سەما بکە و چێژ وەرگرە لە پڕواز دەکەیت کە پەژارە وردەوردە لە ناوەچێت ماوە دروست دەبێت لە نێو تۆ و پەژارەدا هەنگە و بانگە و پەژارە لە بێرەچێتەوە و جژ نەمێنێتەوە لە ڕاستیدا تۆ وزەی پەژارت گۆڕیوە گۆڕانکاری تێدا دروست کردووە ئەم کارەواتی کیمیاگەری گۆڕینی کانزەیەکی چەپڵ بۆ کانزەیەکی چاک وەگاڵتون پەژارە تووڕەیی حەسودیە ماناو کانزەیانن کە دەکرێت بگۆڕێن بۆ ئاڵتون چونکە پارچە پێکێنەرەکانیان هیچ جیاواز نیە لاڵتون هیچ جیاوازیەک نیە لە نێوان ئاڵتون و ئاسندا لەبەروی کە مادی پێکێنەری هەردووکیان وەکو یەکە واتە لکترۆنەکان ئایا تا ئێستا بیرتان لەوە کردوتەوە کە پارچە خەلوزێک و نرختارترین ئەلماسی جیان هەردووکیان لێک ڕەگەزن ئەو دوانە هیچ جیاوازیەکیان نییە لە ڕاستیدا غەلوزێک لە درژای ملیۆنەها ساڵدا لە ژێر پەستاندا بێ دەگوڕێت بۆ ئەڵماست تەنها جیاوازی نێوانیان ڕژێ و پەستانەیە کە دەکەوێتە سەریان لە کاتێکدا کە هەردووکیان لە جنسی کاربۆنن کەواتە ڕەگەزی چەپەڵ دەدوانێت بگۆڕێت بۆ ڕەگەزی چاک ڕەگەزی چەپڵ هیچی کەمتر نییە، تەنها دەبێ ڕیزبەندی نێوان پارچە و بەشەکانی بگۆڕدرێت. کیمیاگەریش کتومت واتەی ئەمەی هەیە، کاتی غەمباری جەژن بگێڕە و جوانکارییەکی نوێ بدە بە پەژارەکەت، بەم کارە شتێک زیاد دەکەیتە سەر پەژارەکەوەی گۆڕیت، تووڕەیت، لەشت بخەرە جووڵە، جووڵەکان لە سەرەتادا نیشاندەری ڕق و تووڕەی و پێش خواردنەوە دەبێت، بەڵام هێدی هێدی جووڵانەکانت نەرمتر و نەرمترەبنەوە و لە ناکاودا بەوە دەزانی کە توڕەیەکە لە بیر چووەتەوە و زێنە و توڕەیەکەت دەگۆڕدرێت بۆ گوێڵ خستن و گۆڕایەڵی بۆچی کاتێک توڕێت گۆرانی ناڵێت گورانەکە لە سەرەتادا غەمبارە بێت بەڵام هیچ قەیدێکی نییە ئایا تاوەکو ئێستا دەنگی کۆترەبارەکەت بیستووە کە تاکە خۆشەویستەکەی بانگ دەکات دەنگی کۆترەباریکە لە سەرەتادا خەماویە بەڵام هێدی هێدی سەڕێژە بێت لە خۆشەویستی و خۆشی چونکە تاکەکەی وەڵامی بانگەکەی دەداتەوە کاتێک کە خۆشەویستەکەی وەڵامەداتەوە هەموو شتێکە گۆڕێت ئەگەر غەمباری دەست بکا بە گۆرانی وتن، دوعا کردن، سەماوەڵ بڕکێ، هەر کارێکە دەتوانی بیکە و دەیبینی کە وردە وردە ڕەگەزی چەپەڵ ئەگۆڕێت بۆ ڕەگەزی چاک واتە ئاڵتوون. کاتێک گەنەیێنی و کلیلی ئەم کارە بدۆزیتەوە ژیانت بە جۆرێکی گشتی ئەگۆڕێت و هیچ کاتێک وەکو پێشتر نابیت، دەتوانی بەم کلیلە هەموو دەرگایەک بکەیتەوە، ئەم کلیلەش هیچ نییە جگە لە جەژن. بەسەرهاتێکی سێ زانای چینیم بیستووە کە هیچ کەس ناویان نازانێت ئەوان بەسێ خواوەندی پێکەنین ناسرابوون چونگە جگە لە پێکەن هیچ کارێکی تریان نەدەکردەوە بە پێکەنینەوە لەم شارەکەەوە بۆ شارێکی ترە دەڕۆشتن لە بازار دەدەوەستان و قاقا پێکەنین و بەشێو کەوانی کە لە ناو بازارەکەدا بوون لە فرۆشار و دوکاندارەوە بیگرە تا کڕیارەکان کارەکانیان بەجێ دەێشت و لە دەورێوان خڕەبوونەوە ئەم سیانە بەڕاستی جوان بوون جۆرێک پێکەنین کەسێک گەڵ بەزوو دابەزیە کرد لەو کاتیدا ئەو دۆخە دەگوازرایەوە بۆ کەسانی دەوروبەریان و ئەوانیش پێی دەکەنین هەموو بازاڕەکە پێیەکەنین، ئەوان بارودۆخی ناو بازاڕەکەیان ئەگۆڕا ئەگەر کەسیک بیوتایە شتێکمان پێ بڵێن ئەوان وەڵامیان دەدایەوە کە ئێمە هیچمان پێ نیە بیڵێین ئێمە تەنها پێیەکەنین و چۆنایەتی ئەگۆڕین ئەو بازاڕە تا چەند خولەکێک لەوە پێش شوێنێکی ناشرین بوە و ئەو خەڵکی ناویشی تەنها بیریان لە پارا کردەوە و هەڵپەیان بۆ کرد لەو شوێنەدا لەناکاو سەروچاوی سێ شت پەیدا دەبوو کە بە پێکەنینەکانیان بارودۆخی سەپاوی سەر بازاڕەکەیان ئەگۆڕی. ئێستا کەس لە بیری کڕین و فرۆشتن دا نیە، چیتر هیچ کەس هەڵپێ نەدەکرد، تەماح و چەوچنۆکی لە مێشکی کەس دا نەدەما، ئەوان پێ دەکەنین و بە چواردەوری ئەم سێ شێتەدا پێ دەکەنین، بۆ چەند سەدێک دەرگەی نوێ خرایە سەر پشت بۆ ئەو خەڵکە. ئەم سێ زانایە هەموو شوێنێکی چین گەڕان، لە شارێکەوە بۆ شارێکی تر، لە گوندێکەوە بۆ گوندێکی تر، تەنها لە بەرەوەی کە یارمەتی خەڵک بدەن تا پێ بکەنن، خەڵکی توڕە، خەڵکی خەمبار، خەڵکی چەوچنۆک و خەڵکی حەسوود و هەر هەموویان لەگەڵ ئەم سێ شێتەدا پێدەکەنین و زۆربەیان کەلی لە نهێنی گۆڕانکارییان هەست پێدەکرد. تا یەکێک لەم سیانە لە گوندێکدا مرد، خەڵکی گوندەکە کۆبوون و وتیان ئیتر کاریان تووشی کێشە ئەبێت، بابزانین ئێستا کە هاوڕێکەیان مردووە چۆن پێیەکەنن، ئێستا دەبێ فرمێسک بڕێژن. بەڵام کاتێ کە ڕۆیشتن بۆلایان بینیان ئەو دوانەوەتان بە دەوری هاوڕێکەیاندا و پێدەکەنن و هەڵدەپەڕن، ئاهەنگی مردن ئەگێڕن. خەڵکی گوندەکە وتیان ئەمە ئیتر زیادەڕەوییە، ئەم کارە دوورە لە خۆڕەوشتی مرۆڤەوە. سماوەڵ پەڕکێکردن لە کاتی مردنی کەسێکدا قێزەونە. ئەو دوانە وتیان ئێوە نازانن چ ڕوویداوە، ئێمە هەرسێکمان لە خۆمانە پرسی ئاخۆ کاممان لە پێش ئەوانی ترەوە بمرێت؟ ئایا چی لەمە باشترە کە سڵاو و ڕێزی ماڵئاوایی لێ بکەین؟ ئێمە دەبێت پێی بکەنین و خۆشحاڵ بین و جەژن بگێڕین، ئەمە تەنها ماڵئاواییەکە کە شایەنی ئەو بێت، چونکە ئەو لەتەواوی بتەمەنیدا لەگەڵ ئێمەدا پێکەنیوە ئەگەر ئێمە بۆ پێ نەکەنین ئەو بەێمە پێکەنێت ئەو بەخۆیڵێت ئەی گەم ژوانە دیسانەوە کەوتنە داوەوە لە ئێمە ئەو نەمردووە پێکەنین چۆنە مرێت ژیانە چۆنە مرێت پێکەنین هەتا هەتاییە ژیان بێکۆتاییە جژن و شادی بەردەوامە ئەکتەرەکانە گەورەت بەڵام شانۆکار بەردەوامە شەپۆلەکان تەواو بن بەڵام زریانە مێنێتەوە تۆ پێدەکەنی و دەگۆڕیت و لە پاش تۆ کەسێکی دی پێکەنێت پێکەنین هەیە لە جێگەی خۆیدایە بوونەوەر بەردەوامە ڕەوتێکی هەمیشەییە، ساتێک وەستان و لە جوڵە کەوتنی تێدا بەدی ناکرێت، بەڵام خەڵکی گوندەکە لەمێ تێ نەدەگەشتن و نەیان دەتوانی لەو ڕۆژەدا لە پێکەنینەکەیاندا بەشداری بکەن. لاشەی مردووەکە دەبوو بسووتێنرایە، خەڵکی گوندەکە وتیان هەر بەم شێوەی کە باوە دەبێ سەرەتا بیسووتێنین، بەڵام ئەو دوانە ڕازی نەبوو و وتیان هاوڕێکەمان وەسێتی کردووە کە هیچ بۆنەیەکی بۆ بەرپا نەکەین، نەجلەکانی لەبەر دەکەنن و نەبیشەیشۆن، بەڵکو هەر بەو شێوەی بیخەنە ناو ئەو داڕانەوە، کە بۆ سووتان ئامادە کراوە، ئێمەش دەبێت وەسیەتەکەی جێبەجێ بکەین. ئەم کارەیان کرد و لەناکاو ڕوودەیەکی سەرنجڕاکیش ڕوویدا، کاتێک کە تەرمەکەیان خستەنەوە ئاگرەکەوە. ئاخرین فێڵی ئەو کابرا مردوو ئاشکرا بوو، ئەو لەژێر جلەکانیدا بڕێکی زۆر ترەقە و باروتی داشاردبوو، کە تەقتەق و ئاگر و بارانێکی سەیری ساز کرد. لەو کاتەدا خەڵکی گوندەکە کەوتنە پێکەنین، دوو پیاو و شێتەکە پێ دەکەنین و خەڵکی گوندەکەش بە دوایاندا دەستیان کرد بە پێکەنین، مردنێک ڕووی نەدابوو، بەڵکو ژیانێکی نوێ دەستی پێکردبوو. لە ڕاستیدا هیچ مردنێک مەرگ نییە، مردن دەرگایەکی نوێ دەخاتە سەر پشت، کەواتە مردن دەستپێکێکی نوێیە، ژیان لەبن نەهاتووە، هەردەم دەستپێکردنێکی نوێ لە ئارادایە. لە مردنەوە ژیان هەڵدەستێت ئەگەر پەژارەکەی خۆت بگۆڕی بۆ جەژن ئەو دەمە دەتوانانی لە مردنی خۆشت ژیانێکی نوێ بخۆڵقێنیت دێ هەتا کاتت بەدەستەوەیە دەرفەتی مردن مەدە بتفرێنێ چاودەمێکی هوەری گۆڕینی ڕگەزی چەپەل بۆ ڕگەزی چاک فێر نەبوویت ئەگەر بتانی ناوەخنی پەژارە بگۆڕی دەتوانانی ناوەخنی مردنیش بگۆڕی گەر بتانی بەبێ هیچ مەرجەگا هەنگ بگێر و سەما بکەیت ئەو کاتش کە مردن دێت بە پێرت و دەتوانی پێ بکەنی و جۆژن بگێڕ و بەخۆشی وم دنیای بەجێ بهێڵیت کاتێکە بەخۆشی و شادیۆ بڕۆی لەم گیانە مەرگ ناتوانێ تۆ بگۆڕێ بە پێچوانەوە مە تۆیت کە مەرگ دەکوژی بەم کارە ڕاستە و تاقی بکەوە شتێک نیە کە بیدۆڕێنی بەڵام هەندی کە سەرە ڕایەوە کە دەزانن شتێک نیە بیدۆڕێنن تەنانە زەحمەتی تاقیکردنەوەش بە خۆیان نادەن بەڕاستی چ شتێگەیە بۆ لە دەستدان خوێنەری یازیز لێرەداهاتینە کۆتایی بەشی چوارم